هێزی دڕندانە. لاپەڕە سەد و یانزە. خوێنەر، تەنها هەر تیرۆر دەتوانێ پارێزگاری لەو ئەنجامە بکا کە لێی کەوتۆتەوە و ئەوەی کە دراوە ناتوانرێت بسەنرێتەوە؟ ئایا ئەمە وتەیەکی تازە نییە؟ گاندی، هیچ شتێکی لەو جۆرە بوونی نییە. جاڕنامەی هەزار و هەشت سەد و پەنجا و حەوت دوابەدوای شۆڕشێک دەرچوو ئامانج لێی پاریزکاری کردن بوو لە ئاشتی کاتێکیش کە میلەت لەبەر سادەیی ئەو بڕوایی لا دروست بوو کە ئاشتی جێگیر بوو هەموو کاریگەریەکی جاڕنامەکە بەسەرچوو نابوت کرا ئەگەر ترسیش لەوە بێت کە دابینکردنم ڕێگای دزیکردنم لێ دەگرێت ئەوە هەر لەگەڵ ترسم لەسەر لاچوو دزی دەکەم ئەمەش ئەزموونێکە دەتوانین بە ئەزموونێکی هەمەگیری ناوی ببەین. لەبەر ئەوەی دەشزانین هێز دەستگیرۆییمان دەکات بۆ دەستخستنی ئەو داخوازییانەی کە لە کەسانی دیکەی داوا دەکەین، پەنا دەبەینە بەر بەکارهێنانی ئەو هێزە. خوێنەر، ئایا دان بەوەدا نانێیت کە تۆ بەڵگەگەل لە دژی خۆت دەهێنیتەوە؟ چونکە تۆ دەزانیت کە ئینگلیز تەنها لە ڕێگای هێزەوە گەیشتوونەتە ئەوەی کە لە وڵاتەکەیاندا پێی ڕاگەیشتوون. هەروا من دەزانم تۆ دەڵێیت ئەوەی ئەوان دەستیان خستووە بێ کەڵکە، بەڵام ئەوە کار لە شێوازی بیرکردنەوەم ناکا. ئەوان ئارەزووی شتگەلێکی بێ نرخیان کرد و دەستیشیان خست. ئەو خاڵەی کە من دەمەوێت تیشکی بخەمە سەر ئەمەیە. هەرچییەک بوو جۆری ئەو هۆکارەی کە بەکاریان هێنا لە پێناو گەیشتن بە ئامانجەکانیان بە ئامانجەکانیان ڕاگەیشتن. ئەدی بۆچی ئێمە هەوڵ نەدەین بە هەر هۆکارێک هەیە بگەینە ئامانجە ئابڕوومەندەکانمان تەنانەت ئەگەر لە ڕێگای بەکارهێنانی هێزیشەوە بێت؟ کاتێک کە دزێک یەتە نێو ماڵەکەمەوە بۆ ئەوەی دزیم لێ بکات چاوپۆشی لێ بکەم و خۆم سەرقاڵی بیرکردنەوە لەو هۆکارانە بکەم کە بۆ کردنە دەرەوەی پێویستن، ئەرکی بەڵگەنەویستی من کردنە دەرەوەی دزەکەیە، لە ڕێگای عەرز و حاڵ و ناڕەزایی دەربڕینەوە هیچمان دەستگیر نەبوو، هیچیشمان دەستگیر نابێت. کەواتە بۆچی هێزی دڕندانە بەکارنەهێنین، بۆ پارێزگاری کردن لەو شتەش کە دەستەبەری دەکەین، لە ڕێگای هێزەوە وڵات بە هۆی کەشێک لە تیرۆر و تۆقاندنەوە چەواشە دەکەین، مادامەکی ئەوە پێویستە. پێموابێت تۆ ناتوانیت بەرهەڵستی بەکارهێنانی هێز بکەیت بۆ ڕێگرتن لە منداڵێک تاوەکو پێی نەخاتە نێو ئاگرێکەوە. هۆکارەکە هەرچیەک بێت پێویستە دۆزەکەمان ببەینەوە. گاندی، بیرکردنەوەکەت لە ڕاستیەوە دوور نیە و لەوانەیە زۆر کەس بەهۆیەوە فریویان خواردبێت. لە ڕابردوودا منیش خۆم هەمان ڕێگای بیرکردنەوەم بەکاردەهێنا، بەڵام پێموایە ئێستا من بەرچاو ڕوونتر دەبینم. هەوڵدەدەم چاوانی تۆش بکەمەوە. با لە پێشدا بەو بەڵگەیە دەستپێبکەین کە دەرفەتی ئەوەمان پێدەدات بۆ دەستخستنی مافەکانمان هێز بەکاربهێنین، چونکە لەوەوبەر بەر لە ئێمە ئینگلیز لە وڵاتی خۆیدا بەکاریهێناوە. گومانی تێدا نییە ئەوان هێزی دڕندانەیان بەکارهێنا. ئێمەش دەتوانین هێزی دڕندانەتر بەکاربهێنین. بەڵام ئێمە بەهۆی ئەم ڕێگایەوە تەنها دەتوانین ئەوە دەستبخەین کە ئەوان دەستیان خست. تۆش لەگەڵ مندا دان دەنێیت بەوەیا کە ئەوە ئامانجی ئێمە نییە. هەڵەیەکی زۆر گەورەیە ئەگەر بڕوامان وابێت کە هیچ پەیوەندییەک لەنێوان ئامانج و هۆکاردا نییە. ئەم هەڵەیە پاڵیان بە زۆرێک لە باوەڕدارانەوە ناوە تاوانگەلی سامنەگ ئەنجام بدەن. ئەمە تا ڕادەیەکی زۆر وەک ئەو وایە باس لە شیاوێتی دڕکچاندن بکەین بۆ دروێنەکردنی گوڵ. گەر بمەوێت لە زەریا بپەڕمەوە پێویستە کەشتیەک بەکاربێنم. گەر ئوتۆمبیل بەکاربێنم دەست بەجێ خۆم و ئوتۆمبیلەکەش نغرۆ دەبین. پێم بڵێ خواوەندت کێیە پێت دەڵێم تۆ کێیت ئەم پەندە نرخ و بەهایەکی زۆری هەیە. واتاکەی تێکدراوە و خەڵکی چەواشە بوون. ئێمە ناتوانین لە ڕێگای ملکەچ بوونمانەوە بۆ دەسەڵاتی شەیتان و جێبەجێکردنی خواستی شەیتان نیعمەتی خوا ئەو نیعمەتەی کە زادەی پەرستنیەتی دەستەبەر بکەین. هەر بۆیە ئەو کەسە بە سەرشێت لە قەڵەم دەدرێت کە دەڵێت دەمەوێ خودا بپەرستم. بەڵام کەی ئەوە گرنگە ئەگەر لە ڕێگای شەیتانەوە بێت. چونکە ئێمە تەنها ئەوە دروێنە دەکەین کە دەیچنین. لە ساڵی هەزار و هەشت سەد و سی و سێ دا ئینگلیز لە ڕێگای هێزەوە یاسایەکی هەڵبژاردنی هەمەگیرتری دەستەبەر کرد. بەڵام ئایا ئەو بەکارهێنانەی هێز کە بەکاریان دەهێنا وای لێکردن کە زیاتر هەست بە ئەرک بکەن؟ ئەوان ئارەزووی مافی دەنگدانیان کرد و لە ڕێگای هێزی جەستەییشەوە دەستەبەریان کرد. بەڵام تەنها جێبەجێکردنی ئەرک مافگەلێکی ڕاستەقینە دەدات و ئینگلیزیش ئەو مافانەیان دەستەبەر نەکرد. هەر بۆیە دەبینین لە ئینگلتەرا هەموو تاکێک هێز بەکاردەهێنێت بۆ گەیشتن بە مافی خۆی، بەڵام هیچ کەس بیر لە ئەرکی سەرشانی ناکاتەوە. لە وڵاتێکدا کە تیایدا هەموو تاکێک داوای مافەکانی خۆی دەکات، کێ دەتوانێت ئەو مافانە بدات و بەکی دەدات من بەبستم لەوە نییە کە هیچ کەس ئەرکی سەرشانی خۆی جێبەجێ ناکات بەڵام ئەوان بە جۆرێک ئەرکەکانیان جێبەجێ ناکەن کە ئەو ئەرکانە هاوتەریبی ئەو مافانە بێت کە داوای دەکەن بەتایبەت ئەو ئەرکانەی کارامەیی پێویست دەخوازن هەر بۆیە زۆر جار مافەکان بۆ بارێکی قورس وەردەچەرخێن بە دەستەواژەیەکی تر ئەو شتەی کە دروێنەی دەکەن ئەنجامێکی بێچەندوچوونی ئەو شتەیە کە چاندویانە. هۆکارەکان بە ئامانجەکانەوە وابەستەن. بۆ نمونە، ئەگەر من بمەوێت کاتژمێرەکەت زەوت بکەم، پێویستە لەسەرم شەڕت لەگەڵ بکەم. ئەگەر بمەوێت کاتژمێرەکەت بکڕم، پێویستە لەسەرم نرخەکەی بدەم. ئەگەر بمەوێت بە دیاری پێمی بدەی، پێویستە لەسەرم لێتی داوا بکەم. ئیدی بە گوێرەی هۆکارە بەکارهێنراوەکان کاتژمێرەکە یان ئەوەتا دزراوە یا کڕاوە یا دیارییە. بەم جۆرە سێ هۆکاری لێکدی جیاواز سێ ئەنجامی لێکدی جیاوازی لێکەوتەوە. دا خۆت تا ئێستا هەر سووریت لەسەر ئەوەی کە هۆکارەکان هیچ پەیوەندییەکیان بە ئەنجامەکانەوە نییە؟ با ئەمێستا بێینە سەر نموونەکەی تۆ سەبارەت بەو دزەی کە پێویستە لە ماڵەکە بکرێتە دەرەوە. من لەوەدا لەگەڵت نیم کە دەڵێی پێویستە بە هەر هۆکارێک بێت بکرێتە دەرەوە، چونکە بۆنموونە گەر دزەکە باوکم بێت ئەودەمە من جۆرێکی تایبەت هەڵسوکەوتی لەگەڵ دەکەم، گەر کەسێکیش بێت بیناسم ئەو کاتە ڕێگایەکی دیکە بەکاردەهێنم، گەر کەسێکی بێگانەش بێت پەنا بۆ ڕێگایەکی دی کە ڕێگای سێیەمە دەبەم. ئایا ناکرێت بڵێین لەگەڵ دزێکی هندیدا ڕێگایەکی جیاواز لەو ڕێگایە بەکار دەهێنم کە لەگەڵ دزێکی ئەوروپاییدا بەکاری دەهێنم، گەر دزەکە مرۆڤێکی لاواز بێت، کاردانەوە و بەرەنگارییەکە جیاواز دەبێت لەوەی ئەگەر دزەکە مرۆڤێکی بەهێز بێت. ئەگەر چەکدار بێت، ڕەنگە لە شوێنی خۆم وشک بم و هیچ جووڵەیەک نەکەم و بەمجۆرە. بەرەنگاریکردن شێوازی هەمەجۆری هەیە و بە پێی ئەو کەسە دەگۆڕێت کە ڕووبەڕووی دەبینەوە. ئیدی ئەگەر کەسەکە باوک یان مرۆڤێکی چەکدار بێت، با وای دابنێین ئەو دەمەی کە دزەکە هێتە نێو ماڵەکەمەوە، ئیدی ئەو دزە باوکم بێت یاخود ئەو پیاوە بەهێزە بێت، من خۆم دەکەم بە خەوتوو، لەبەر ئەوەی هەردووکیان چەکدارن. باشتر وایە بۆ من، منێک کە لە هێزی ئەوان دڵنیا بووم، لێیان گەڕێم دزی خۆیان بکەن. هێزی باوکم وام لێ دەکات بەزەیم پیایدا بێتەوە و بۆی بگریم، بەڵام هێزی ئەوی تریان تووڕەم دەکا و ئەو کەسە دەکا بە دوژمنم. ئەمەیە ئەو شتەی کە پێی دەڵێن سەمەرەی هەڵوێستەکان. بەرامبەر هەموو ئەم نموونانە ڕەنگە لەسەر ئەو هۆکارانە پێک نەین کە پێویستە بیگرینە بەر. هەرچی سەبارەت بە خودی خۆشمە پێم وابێت دەزانم بۆ هەر دۆخێک لەو دۆخانە پێویستە چی بکرێ و ئەو چارەسەرانەی کە لای من هەن ڕەنگە بتترسێنن، هەر بۆیە من دوو دڵم لەوەی بیاندرکێنم لات. لەبەر ئەوە کاری مەزەندەکردن بۆ خۆت جێ دەهێڵم، ئیدی ئەگەر بە ئەنجامێک ڕانەگەیشتیت، مانای وایە پێویستە لە سەرت بۆ هەر دۆخێک چارەسەرێکی تایبەت بدۆزیتەوە. پێم وابێ دەرکی ئەوەشت کرد کە هیچ هۆیەک لە هۆکارەکان بە شیاو نازانرێت بۆ کردنە دەرەوەی دزەکە، بەڵکو پێویستە ئەوەیان هەڵبژێررێت کە لەگەڵ هەر دۆخێک لە دۆخەکەیاندا دەگونجێت. هەر بۆیە دەکرێ بگوترێ ئەرکی سەرشانی تۆ ئەوە نییە کە بە هەر ڕێگایەک بێت دزەکە بکەیتە دەرەوە. هەروا با کەمێک دوورتر بڕۆین. ئەو مرۆڤە چەکدارە پارەکەتی دزیوە و بەهۆی ئەو کارەیەوە کە کردوویەتی سەری تۆی قاڵ کردووە و تۆ تووڕەیت و بڕیارت داوە سزای ئەو دزە بدەیت. ئیدی نەک لەبەر خاتری خۆت، بەڵکو بۆ پاراستنی هاوسێیەکانت ژمارەیەک پیاوگەلی چەکدار خڕ دەکەیتەوە و پەلاماری ماڵەکەیان دەدەی و دزەکە پێش ئەوەی تۆ هەڵبکوتیتە سەری بە کارەکەی زانیوە و هەڵهاتووە. ئێستا ئەویش توڕەیە، هەر بۆیە هاوڕێ دزەکانی خۆی کۆکردۆتەوە و هۆشداری ئەوەی داوە پێت کە ڕەنگە بۆ لەمەودوا کارە دزییەکانی بە ڕۆژی نیوەڕۆ ئەنجام بدات. بەڵام ئێستا تۆ بەهێزیت و سڵی لێ ناکەیتەوە، بەڵکو بە ورەیەکی بەرزەوە چاوەڕوانی هاتنی دەکەیت. لەو ماوەیەدا دزەکە هێت و دەیەوێت هاوسێکانت هەراسان بکات، ئیدی ئەوانیش سکاڵای خۆیان لای تۆ دەکەن، تۆش وەڵامیان دەدەیتەوە و دەڵێیت، ئەو کارەی من دەیکەم تەنها لە بەرژەوەندیی ئێوەدایە. ئیدی چ تۆ، دزییەکەت لێ کرابێت، یاخود کەسی تری جگە لە تۆ. وەک یەک وایە و هیچ جیاوازیەکی نییە. هاوسێیەکانیش لە وەڵامدا دەڵێن، لە ڕابردوودا لەلایەن دزەکانەوە هەراسان نەدەکراین، کاتێک کە تۆ جاڕی جەنگتدا لە دژیان، ئەوجا دەستیان بە کاری تێکدەرانەی خۆیان کرد. ئەو دەمە خۆت لە نێوان دوو ئاگردا دەبینیەوە. سکاڵاتە لە دەست هاوسێکانت، چونکە ئەوەی کە ئەوان دەیڵێن ڕاستە. چی دەکەیت ئەگەر لە هەڕەشەکەت پاشگەز بیتەوە و دەست لە دزەکە هەڵبگریت؟ ئابڕووت دەچێت. ڕەنگە ئەمە بە هاوسێ بەستەزمانەکانیشت بڵێیت، مەترسن، پارە و سامانم لە خزمەتتاندایە و چەکتان پێ دەدەم و فێری چۆنێتی بەکارهێنانتان دەکەم. دەبێت ئەو ناکەس بەچەیە تەمبێ بکەن. نابێ بوار بدەن وەک بەرزەکی بانان بۆی دەربچێت. تۆ ئەو قسەیە دەکەیت، ئیدی کەش و دۆخەکە ژاراوی دەبێت و ژمارەی دزەکان زیاد دەبن و هاوسێکانت تووشی گێچەڵ دەبن. خواستی تۆڵەسەندنەوەت لە دزەکە بەرەو تێکدانی کەشی ئارام و ئاسایشت پاڵی پێوە نایت و ترسی ئەوەی پەلامار بدرێی و دزیت لێ بکرێ لە دڵەڕاوکێی هەمیشەییدا ژیانت بەسەر برد. ئیدی ئازایەتی شوێنی خۆی بۆ ترس چۆڵ کرد. ئەگەر تۆ بە کاوەخۆ شوێن پێی ئەم قسانەم هەڵبگریت هیچ زێدەگۆییەکیان تێدا بەدی ناکەیت. ئەوە یەکێک بوو لەو هۆکارانەی کە دەکرێت پەنای بۆ ببرێت ئەمێستا با لە هۆکارەکانی دیکە بکۆڵینەوە. گەر ئەو دزە چەکدارەت وەک برایەکی نەزان تەماشا کرد و بڕیارتدا هەر کاتێک بوارت بۆ ڕەخسا ژیرانە قسەی لەگەڵدا بکەی و لەبەرخۆتەوە گوتت ئەو دزە، وێڕای هەموو شتێک وەک مرۆڤێک برای مرۆڤی منە. پاشان سۆراغی ئەو پاڵ پێوەنەرەت کرد کە پاڵی پێوەنا دزی بکات و بڕیارت دا ئەو پاڵ پێوەنەرە نەهێڵیت ئەگەر توانەت بەسەریدا شکا هەر کاتێک کە دەرفەتی ئەوەت بۆ ڕەخسا. ئەگەر بەو جۆرە بکەیت ئایا باشتر و بەسوودتر نییە؟ سەروەختێک کە تۆ بەو چەشنە بیر دەکەیتەوە، دزەکە جارێکی دیکە هێتەوە سەرت و دزیت لێ دەکات، لە جیاتی ئەوەی لێی بکەویت بە داغدا، بەزەیت پیایدا هێتەوە و بڕوات وا دەبێت ئەم خووی دزی کردنە چیت تر نییە جگە لە نەخۆشیەک لە نەخۆشیەکان. ئیدی دەرگا و پەنجەرەکانت بە کراوەیی جێ دەهێڵیت و دەچیت لە جێیەکی تر دەخەویت و کەلوپەلی ماڵەکەت لە بەر دەستی دزەکەدا جێ دەهێڵیت. دزەکە هێتەوە سەرت و ئەم دیمەنە تووشی واقوڕمانی دەکات. بەڵام کەلوپەلەکانت لەگەڵ خۆیدا دەبات و دەڕوات، بەڵام لەگەڵ ئەوەشدا ویژدانی بێدەر دەبێتەوە و دەست دەکات بە هەواڵپرسینت و دەزانێت تۆ مرۆڤێکی بەخشندە و میهرەبانیت، ئیدی پاشگەز دەبێتەوە و هێتەوە بۆ لات و داوای لێبوردنت لێ دەکات و کەلوپەلە دزراوەکانت بۆ دەگێڕێتەوە و لە نەخۆشی دزی چاک دەبێتەوە. ئیدی خۆی دەخاتە خزمەتت و تۆش کارێکی ئابڕوومەندی بۆ دەدۆزیتەوە، کە بەهۆیەوە بژێوی ژیانی دابین دەکات ئەمە ڕێگایەکی دیکەیە کە ئەنجامێکی تەواو جیاواز لە ئەنجامی یەکەمی لێکەوتەوە من نامەوێ لەوەی کە پێش چاوم خەز ئەنجامگیری ئەوە بکەیت هەموو دزەکان هەمان کاری ئەو دزە دەکەن کە بۆم باس کردیت یاخود ئەوانی تر ئەو بەزەی و پیاوەتیە دەنوێنن کە تۆ نواندت بەڵکو تەنها دەخوازم ئەوەت بۆ بەیان بکەم کە تەنها هۆکارە باش و چاکەکان ئەنجامگەلی پەسەند دەدەن بەدەستەوە. لە زۆربەی دۆخەکانیشدا گەر لە هەموو دۆخەکانیشدا نەبێت دەتوانین بڵێین هێزی خۆشەویستی و بەزەیی زۆر لە هێزی چەک کاریگەرترە. بەکارهێنانی هێزی دڕندانە زیانی لێدەکەوێتەوە، بەڵام بەزەیی بەپێچەوانەوە زیانی لێناکەوێتەوە. ئێستا با بێینە سەر باسی شێوازی ناڕەزایی دەربڕینەکان، ئەو شتەی کە بەڵگەنەویستە ئەوەیە ئەو ناڕەزایانەی کە هێزیان لەگەڵدا نییە و هێز پشتیوانییان لێناکات هیچ کەڵکێکیان نییە. بەڵام وێڕای ئەوە خوالێخۆشبوو دادوەر، ڕانات، لەسەر ئەوە ڕاهاتبوو هەمیشە ئەوە دووبارە بکاتەوە کە کەڵکی ناڕەزایی دەربڕین لەوەدایە ڕاستی ئەو دۆخە کە میللەتی تیادایە لە میللەت بگەیەنێت و هۆشداری ئەوەش بدات بە دەسەڵاتداران کە ناڕەزایی ئەگەر لە هاوتایەکتەوە بێت ئەوە ئاماژەی داناییە، ئەگەر لە کۆیلەیەکیشەوە بێت ئەوە ئاماژەی کۆیلایەتیە. ئەو ناڕەزاییەی هێز پشتیوانی لێ دەکات لە هاوتایەکتەوە سەرچاوە دەگرێت، گەر ئەو هاوتایە ناڕەزایی خۆی بەردەست خستبێت ئەوە ئاماژەی خانەدانیە پێتی دەدات. ئەو هێزەش دەشێت لەم دوو شێوەیەدا دەربکەوێت. ئەگەر ئەوەمان پێنەدەیت کە لێتی داوا دەکەین ئەوا پەلامارت دەدەین. ئەمەیە ئەو هێزی چەکەی کە پێشان ئەوەمان ڕوونکردەوە چۆن خراپترین ئەنجامی لێدەکەوێتەوە. هەرچی شێوەکەی دی هێزە ئەمەیە. ئەگەر ئەوەمان پێنەدەیت کە داوای دەکەین ئەوا لە داهاتوودا هیچ داوا ناکەین. تۆش تەنها کاتێک دەتوانیت فەرمانڕەواییمان بکەیت گەر ئێمە خۆمان بواری ئەوەت پێ بدەین. بەڵام لە ئەمڕۆ بە دواوە نامانەوێت هیچ پەیوەندییەکمان لە تەکتا هەبێت و بمێنێت. دەکرێت ئێمە ئەم هێزە بە هێزێکی ڕۆحی ناوزەند بکەین. یاخود بە دەربڕینێکی ئاسانتر، گەرچی دەربڕینێکە کەم گونجاوتریشە لەگەڵ واقعدا، دەتوانین بە بەرەنگاری نەرێییانە ناودێری بکەین. ئەم هێزە هێزێکە نابەزێت و بۆڕ نادرێت. هەر کەسێکیش بەکاری بهێنێ کوت و مت پایەی خۆی دەزانێ. یەکێک لە پەندە کۆنەکانمان دەڵێت تاکە ڕەتکردنەوەیەک چارەسەری سی و شەش خراپە دەکات. هێزی چەکیش لە بەردەم هێزی ڕۆحی و میهرەبانیدا زۆر سست و ئاستەم دەردەکەوێت. ئەوجا با بێینە سەر دوایین نمونەت کە هێناتەوە. نمونەی ئەو منداڵەی کە دەیەوێت پێی بخاتە نێو ئاگرەوە ئەم نمونەیە هیچ خزمەتێکی تۆ ناکات تۆ کتومت چی بۆ مناڵە دەکەیت باوای دابنین ئەو مناڵە بە ئەندازەیەک بەهێزە کە دەتوانێت بەر لەوەی تۆ ڕێگای لێ بگریت لە دەستت هەڵبێت و دەگاتە ئاگرەکە ئەو دەمە تۆ تەنها دوو چارەسەرت لە بەردەمدا دەمێنێتەوە کە ئەمانەن یان ئەوەتا دەیکوژی بۆ ئەوەی بە بەرچاوی تۆوە ئاگر لووشی نەدات؟ یان ئەوەتا ژیانی خۆت دەکەیتە قوربانی بۆ ئەوەی بە بەرچاوی تۆوە تیا نەچێت؟ تۆ نایکوژی، گەر لەنێو دڵیشدا بەزەی و سۆز بوونی نەبێت، ئەوا پڕکێشی ناکەیت بۆ ئەوەی خۆت بکەیتە قوربانی و بەر لە منداڵەکە بچیتە نێو ئاگرەکەوە. هەرچۆنێک بێت، ناتوانیت هێزی جەستەیی بەکاربهێنیت، هیوادارم هەوڵی ڕێگرتنت لە منداڵکە لە ڕێگای هێزەوە بۆ ئەوەی پێنەخاتە نێو ئاگرەکەوە بە هێزی جەستەیی ناونەبەیت گەرچی هێزەکە لەویش پایە نزمترە. لە یادت بێت کە تۆ بەم چەشنە ڕێگرتنت لە منداڵەکە لە ڕاستیدا لە پێناو بەرژەوەندی خۆیدا ئەو کارە دەکەیت و دەسەڵاتت تەنها بۆ سوود و کەڵکی ئەو بەکاردەهێنیت. ئەم نموونەیەت بەسەر ئینگلیزدا ناچەسپێت. چونکە بە بەکارهێنانی هێز دژی ئینگلیز لە ڕاستیدا هێز بۆ بەرژەوەندی خۆت نەک بەرژەوەندی ئەوان بەکاردەهێنیت واتە بۆ بەرژەوەندی کەلەکەت بەکاری دەهێنیت لەم دۆخەشدا پرسەکە پرسی سۆز و بەزەی نییە گەر پێشم بڵیت ئەو کارەی کە ئینگلیز دەیکات بەدە و لە ئاگر دەچێت و ئینگلیز لە نەزانینیەوە دەیکەن هەر بۆیە دروستە بە منداڵ بچوێنرێت و تۆش دەتەوێت ژیانی ئەو منداڵە ڕزگار بکەیت ئەو دەمە پێویستە لەسەرت ئەنجامی هەموو ئەو خراپانەی کە کراون و لە هەر لایەنێکەوە کرابن لە ئەستۆی خۆت بگریت تەنانەت لە دۆخی منداڵە قیرسچمەکەشدا پێویستە لەسەرت خۆت بکەیتە قوربانی ئەگەر دروست توانای بەکارهێنانی ئەم چەشنە سۆزە بێهاوتایەشت هەبێت ئەوا من لە ناخی دڵمەوە داوات لێ دەکەم کە بەکاری بهێنیت.